بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. بەقەد پارتی ببین جاشەیەکێتی هەزار باڵ و هەزار ئاشەیەکێتی نیانە گەر هەبێ سەیری شەرەفیان چەنێ ورد و چەنێ خاشەیەکێتی. هەمووی دێز و گڵاو و کۆیلەبازن خیانەتیان هەمووی کاشێکێتی بەحاڵ گەر سوچی دۆلاریان نیشان دەی بڵێ دایکەن ئەڵێ باشێکێتی لە بەد ئەخلاقی تاکن بێنمونەن بەڵێنیان گشت فش و فاشێکێتی تکی ئابڕوو لە سیمایان نییە خۆ دژی دین و گەل و خواشێکێتی نییە هەردەم کە پاشەڵیان دڕاوە خەریکی پینەی پاشێکێتی لە مەیدانی گڵاوی خاکفرۆشان فرۆشیارە دەمێ داشێکێتی کەوا سوورن لە بۆ پاسداری متعە لە ژێریاندان ئەرێ واشێکێتی دە شەست و شەش هەزار نەفرەت بە نەفرەت لەوەی لەم لاش و لەو لاشێکێتی لەسەر گۆڕی جەلالی گۆڕبەگۆڕیان چەقۆی غەدرێ دەدا تا شەیەکێتی قەرار بوو خۆ یەکێتی یاخی بگرێ دە تێر بیگرن کە شاباش یەکێتی